دەریا هۆ دەریا هۆ دەریاکەی باوانم دەریا هۆ دەریا هۆ دەریاکەی باوانم هاانم بۆ تۆ هێناوە دەمە کوژە بەنازە هاانم بۆ تۆ هێناوە دەمە کوژە بەنازە. جبنا زيت